لله تطوي البيد مصطحبا خلا وفيا كريما نفس هاديها هو الإمام أبو بكر وقصته رب السماوات في القرآن يرويها يقول في الغار لا تحزن لصاحبه فحسبنا الله ما أسمها معانيها هاجرت لله تبغي نصر دعوتنا وتسأل الله نجحا في مباديها هاجرت يا سيد الأكوان متجها نحو المدينة دار دارا كنت تبغيها هذه المدينة قد لاحت طلائعها والبشر من أهلها يعلو نواصيها أهل المدينة أنصار الرسول لهم في الخلد دور أعدت في أعاليها قد كان موقفهم في الحق مكرمة لا أستطيع له وصفا ولا تشبيها صلاة والرحمة وبركاته خوابر جبسرتانا لە ساڵیادی کۆچی سەروەر و نوری چاومان پێغەمبەری خوا و یارانی لە مەککەی پیرۆزەوە بۆ مەدینەی منەوەرە لە سەری ساڵی کۆچی 1442 دا کە ئەمڕۆ دوێتی سڵاو و ڕەحمەت و بەرەکاتی خوا ئەنێرم بۆ گیانی پاکی پێغەمەر بۆ ئال و ئەسحابی بۆ شوێنکەوتوانی بۆ کەسانەی زەحمەتیان بوو تا ئەم دینەیان وەرگرت و گەیاندیان. وتاری ئەمڕۆمان لە یادی هیجرەتی پێغەمبەردا چەند دەرس و پەند و عیبرەتێک بە یارمەتی خوا لە خزمەتانا ئەبم. بەڕێزان هیجرەتی پێغەمبەری خوا ڕووداوێکی مێژووی زۆر گەورە بوو مەجرای تاریخی گۆڕی مسلمانێتی و دین لە مەکە گەمارۆ درابوو تەنانەت نانەیەڵا خەڵک مامەڵەیشان لەگەڵا بکە خەڵک شتیان پێ بفرۆشێ و لیان بکڕێ ژن و ژن خوازیان لەگەڵا بکە تەعزیبیان نەدان ئەیان خنکاندن ئەیان کوشتن ئەو چەند مسوڵمانە بۆیە کاتێکەوە پێغەمەری خواسە لە الله عليه وسلم زەمینەی ساز کرد لە مەدینەی منەوەرە و ئیتر هیچ ئەمەلێک نەما کە لە شاری مەکەدا کە حەرەم و کەعبەت وڵی تایە خەڵکانێک بێن و موسڵمان ببن پشتیوانی ئەم دینە و ئەم پێغەمبەر و ئەم قورئانە بکەن خوای پەروەردگار ئیزنی دا بە پێغەمبەر و بە یارانی بەجێی بێڵن بڕۆن هەرچەند کەعبە زۆر پیرۆزە و مەکە زۆر گەورەیە بەڵام کەعبە و مەکە بەبێ ئازادی، بەبێ ژیان، بەبێ سەربەستی و سەربەخۆیی هیچ ناژی. بۆیە کاتێکەوە زانایانی ئیسلام بە ئێوە دەڵێن، پێتان ئەڵێین، پێغەمبەری خوا فەرموویەتی صلی اللە علیە وسلم، بە کەعبە، ئەی کەعبە تۆ زۆر بەڕێزی تۆ زۆر پیرۆزی بەڵام وەڵڵاهی مسڵمان خوێنی مسڵمانێک لە لای خوا لە تۆ بەڕێزتر و گەورەترە ئەگەر بەردی کەعبە خشت خشت دەربێنی لای خوا ئەهۆنتر و ئاسانترە لە کوشتنی ئینسانێکی بێتاوان و مسلمانێک بۆیە کاتێ ئەوان پێ گیران زۆریان بۆ هات دەنگیان بەرز کردەوە و دوعایان کرد ربنا اخرجنا خوایە دەرمان کە لە کوێ من هذه القرية لەم شارە لەم ئاوایی مەکەیە من هذه القرية الظالم أهلها کە خەڵکەکەی ستەمکارن ستەممان لێکەن نایەڵن بە ئازادی خۆمان عیبادەتی خۆمان بکەین، سوجدە بۆ خوای خۆمان ببەین، ئەوەی باوەڕمان پێیەتی بیگەیەنین، نایەڵن، ربنا اخرجنا من هذه القریە الظالم اهلها واجعل لنا من لدنک ولیا خوایە لای خۆت لە خۆتەوە پشتیوانیمان بۆ دروست بکە، واجعل لنا من لدنک نصیرا خوایە سەرمانخە ناجحمان کە. پێغەمبەری خوا صلی الله علیه وسلم پێش ئەوەی مەکە بەجێ بێڵێ کەسایەتی دروست کرد ئینسانی دروست کرد پێغەمبەری خوا دروستکردن بە معنا خەلق نا یعنی پێی گەیاندن پەروەردەی کردن تربیەتی کردن هەم ئەوانەی مەکە کە پیانە وترێ کۆچەر مهاجرین هەم ئەوانەی مەدینە کە پیانە وسرێ ئەنسار پەروەردەی کردن دانی لە ئاگر و تێزاب بۆ ڕۆژی تەنگ و تاریک تاقی کردنەوە ئینجا پێغەمەری خوا هەنگاوی نا بۆیە هیجرەت گەشت نەبوو بۆ سەیران ئەوانەی زۆرتان چوون بۆ حیجاز بۆ حەج و عەمرە ئێستە لە سلێمانی سواری تەیارە ئەبی بە دوو سەعات و بیست و پێنج دەقە ئەگەیتە جدە بە پێنج دەقەیش دەگەیتە مەکە بەڵام ئەو ڕۆژە بینی مەکە و مەدینە کە زیاترە لە 450 کیلۆمەتر بە منشانە بە سیارەی سفر نا ساردەکەی بکەیتەوە سەرماو بێ ئەم دیوپڕ بێ لە میوە و ئەو دیوپڕ بێ لە ئاوی سارد و فڵان و فیسار ئەو ڕۆژە بە دزیەوە بە سواری حشتر خەڵکێک بە دوایەوەیەتی دژمنێک بە دوایەوەیەتی سەد حشتری داوە خەڵات بە کەسێک محەممەد بە ساقی یا بە مردووی بێنێتەوە جا وەرە لەو بیابانەدا، لەو گەرمایەدا، لەو چۆڵییەدا، لەو ترس و بیمەدا، لەو دوژمنە سەرسەختەدا، لەو ڕۆژەدا هیجرەت کرا. بۆیە خەڵک وا تێ نەگا کۆچ گەشت و گوزار و سەیران و ڕابواردن بوو. وازهێنان بوو لە زێت، شوێنی لەدایکبوونت. وازهێنان بوو لە کار و کەسابەتت، لە ماڵ و مڵکت، لە بوونت، لە پێناوی عەقیدە، لە پێناوی خوادا، لە پێناوی سەرخستنی خوادا، کۆچ یەعنی ئەوە. پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم ئیمانێکی قوڵی لە دڵی ئەو کەسانەی کە ئیمانیان هێنا دروست دەکرد بیلال دکتۆرای نەبوو لە شەریعەیە عەمار خبیب یاسر سومەیە هیچ شەهادەیەکی ئەزهەر و فلان و فلان و فلانیان نەبوو ئەی بەچی وایان لێهات بە دیارچاوی یاسرەوە ئەبو جەهل یەک زمە ئەکا بە سکی سومەیاو ئەیکا بە شەهیدی یەکەم لە دینی خوا تاوانیشی بەس ئەوەی ئەڵێ لا ئیلە ئیلا الله ئەی چی وای کرد لە بیلال ئومەیەی کوڕی خەڵەف ئەو تاغوتە ئەو ملهوڕە بێت ئەنواع تەعزیبی بدا بە ئاگر و بە قامچی بەردێکی گەورە بخاتە سەر سکی لێی بدا و پێی بڵێ شایەتیە دەی لات و عوزا خوان محمد درۆ ئەکا ئەویش ئەڵێ ئەحەد ئەحەد چی وای کرد ئەم ئەم قەلبە پڕ بێ لەم ئیمانە ئەوە دروستکردنی ئینسانە ئەوە دروستکردنی ئیمانە لە لایەکی ترەوە زڵم و زۆر کارێکیان کردبوو لە مەکەیە ئەوان ئەوەنەی تر بەرجەستە بوو بن خۆیان و دینەکەیان و خواکەیان خۆیان کردبوو بە قوربانی خوا و پێغەمبەرەکە و دینەکەی خوا و هەروەها قورئانی پیرۆز زۆر باسی هیجرەتی کردووە بۆیە کاتێکەوە هەنگاویان نا پەشیمان نەبوون و دڵەودوا نەبوون یا قل یا عبادی الذین آمنو ئەی پێغەمبەر پێیان بڵێ صلی الله علیه وسلم بڵێ ئەو بەندانە ئیمانتان هێنا اتقوا ربکم تەخوای خوا بکەن ئەمری خوا جێبەجێ بکەن لە نەهی خوا دوور بن للذین احسنوا فی هذه الدنیا حسنە ئەوانەی لەم دنیا ئیمانیان هێنا کاری چاکەیان کرد خۆ هەر لەم دنیا چاکەیان لەگەڵاکە پاداشتی قیامەتیشیان ماوە وەئەرض اللهی واسعە سەرزەوی خوا فراوانە یعنی وامەزان هەر مەکەیە نمانێک هەڵناکەنێ بیبا لە شوێنێکی تر بینێژێ هەتا لەوێ زەویەکەی بۆ خۆش ئەکا چاڵەکەی بۆ هەڵەکەنێ گڵەکەی ئامادە ئەکا ئەوەی کە پێویستی بێ ئاو گڵ و ئامادەکردن ئینجا ئەم درەختەکە هەڵەکەنێ بۆی لەوێ نەفەوتی پێغەمەری خوایش وای کرد سەل الله عليه وسلم ئەمانەی مەدینەی پەروەردە کرد ئەوانەی مەکەیشی پەروەردە کرد گەڕا بەسەر ئەم و ئەو و ئەو و ئەوە، شەش کەسی مەدینەی دەست کەوت قسەی لەگەڵا کردن، وتی، ئێوە کوێن؟ خەڵکی کوێن؟ خەڵکی مەدینەین. وتی، من ئەمانەتێکم لایە ئەتوانن لێم وەربگرن، ئەگەر وەریشتان نەگرت ئەتوانن ئەمانەتەکە سڕەکەم بپارێزن، وتیان چییە؟ وتی، سوێن بەو خوای ئاسمان و زەوی دروست کردووە، من پێغەمبەری خوام، بۆ بەشەریەت بەگشتی، بۆ ئینس و بۆ جن، شوێنم بکەون زەرەر ناکەن. ئەو پێغەمبەرەم کە خوا لەسەر زمانی موسا و عیسا و پێغەمبەرانی تر مژدەی پێداون کەوا دێت لە آخر زەمانە سبحان الله ئیمانیان پێهێنا ئەو شەشە بەیعی عقبە یەکەمی پێوترێ ئەوانە ڕۆشتنەوە ساڵێکی کە هاتنەوە مجموعەیەکی تریان لەگەڵ خۆیانە هێنا بوو اینجا پێغەمەری خوا شەو ڕۆشت لەگەڵ یانە قسەی کرد ئەم جارش مەجموعەیەکی تر کە گەیشتنە حەفتا و پێنج کەس، حەفتا و دوو پیاو و سێ ژن، ئیمانیان هێنا بە پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم، گەڕانەوە بۆ مەدینە، مەدینە وای لێ هەموو ماڵێکی ئیماندارێکی تیا بوو، بۆیە بە شەوقە وایان وی پێغەمبەری خوا کەی بۆ ناومان، تخوا کەی بۆ ئالەم زوڵم و زۆرە خۆت و یاران و ڕزگار ناکەی؟ ماڵیان ئامادە کرد ئیمانیان لە دڵی خۆیانا پەروەردە کرد یحبون من هاجر الیهم خوا وەسفی کردوون مەدینەیەکان ئەڵێ خۆشیان ئەوێ ئەو کەسانەی ئەڕۆن بۆ ناویان ولا یجدون فی صدورهم حاجە لە دڵیانا کینەیەک بوغزێک غەرەزێ نییە ویؤثرون على انفسهم پێ ئەنێن بە بەختی خۆیان و بەشی خۆیانە بۆ ئەو کەسەی کەوا محتاجە ڕۆشتن بۆ مەدینە کەسێکی وا نەما لە مەدینە مەگەر یەکێ نەخۆش بێ یا پێغەمەری خوا و ئەبوو بەکر و ئیمامی عەلی و چەند سەحابەیەکی کەم نەبێ هەموو جارێ ئەبوو بەکر حەزیە کرد بڕوا پێغەمەری خوای فەرموو پەلەمەکە پەلەمەکە هەتا ڕۆژێک پێغەمەری خوا صلی الله عليه وسلم خەبەری دا بە ئەبوو بەکر کە نیازمەیە سەفەر بکەم دووڵاخ ئامادەکە بۆ سەفەر. فەرمووی، یەعنی من ئەبمە ڕەفیقی تۆ؟ الصحبە؟ پێغەمبەر فەرمووی، نەعەم. ئەبوبەکر لە خۆشیا دەستی کرد بە گریان کە ئەبێ بە ڕەفیقی پێغەمبەری خوا. یەکێک لەو حاڵانەی ئینسان لە خۆشیا بگری ئەو گریانی ئەبوبەکری سدیق بۆ خوای لە ڕازی بێ. چوو دوو وڵاخی چاکی کڕی بە پارە. دانی بە کابرایەک وتی ئەو وڵاخانەم جوان بۆ خزمەت ئەکەی وەکو خۆمان ئەڵێن دایان ئەبەسی هەتا سەعاتی سفر لە ڕۆژێکە قوڵەی نیوەڕۆیە بە حیاتی پێغەمەری خوا لە کاتی وانە چۆتە دەرۆچێ بۆ ماڵی ئەبوو بەکرد ئەڵێ با بڕۆین تاوان قڕش دەوری ماڵیان داوە قەراریان داوە بیکوژن ئەم دەرچە ئیتر تەواو دەگەنجەێنن یەکی خەنجەرێکی ژەهراویان پێ هاتە دەرەوە هەمووتان بەجارێ لێی دەن بۆی خوێنەکەی ون بێ بەڵام شتێ هەیە حەزەکەم لێرا بیڵێم هەندێک خوێنەوارمان هەیە هەندێک خوێنەواری ئیسلامیمان هەیە ئەیانەوێ دین دا ببڕن لە معجزات یانی ڕۆحی دین نەمێنێ بە زمانی تکنۆلۆجیا قسە بکەی بە زمانی عەسر و سەردەم قسە بکەی تکنۆلۆجیا و عەسر باشە بەڵام ئەم دینە ڕۆحی لێدا ببڕی هیچە خی گەورە و پەروەردگار لە سەعاتی سفرا بە پێغەمەری خوا فەرمێ وئید یەمکڕ بکە لەڤینە کەفەڕوو کافران لە پیلانان ئەم دە نەفرە لەبەر دەرگا ئەم دە پاڵەوانە هەموو خۆڵ کەوتە سەر سەریان بە بەردەمیان ناڕۆشت و نەیان بینی خۆیان ئەتەکان نەیان بینی هەتا ڕۆژ بوویەوە ڕۆژ بوویەوە حەزرەتی علی لە جێگەکە هاتە دەرەوە سێرەکە نەمە محەممەد نییەوە لە جێگە ئەمە علیە ئەمە چەواشەکاری لەگەڵا کردوون کوام ئەمە چی لە تازە تەواو ئەو ڕۆی لەگەڵا بوو بەکرا دەرچوون ئەم قسەیە ناگێڕمەوە چونکە وەختی ئەوەنم نییە هەموو ساڵە بیستوتانە ئەکەونە ڕێ و سواری وڵاخەکان لە بن و ئەچنە ئەشکەوتەکە و ئینجا ڕۆنە ژوورەوە و جاڵجاڵۆکە و کۆتر و هەرچە نەوانان دێ لە عولەماڵێن ضعیفە ئەوەی کۆتر و جاڵجاڵۆکە بەڵام خۆشتی تر صحیحە خۆ سوراقە کە ئەکەوێتە شوێنی ئەسپەکەی ئەچەقێ و جامە بێ و ناڕوە ئەوە ئەوە بە حەدیث صحیح بخاری و مسلمە خۆ خێمەکەی ئومم بەبعەد پیرەژنەکە کە لە خێمەکە بوو لایەندا لای وتیان شتێکمان بەێرێ بابی خۆین وتی هیچم نییە شیرم نییە و ئەوانە وتی ئەو حیوانە لاتە چێ وتی دەیەوە بەجێماوە نەیتوانێ بڕەتە ناوڕان وتی، ئیجازەم ئەدەیت دەست دەستی پیا بێنم و بیدۆشم؟ پێغەمبەری خوا فەرمی، باشە قەیچێکە. بەعزێ دوعای خوێند و دەستی هێنا بە گوانی مەڕا و دۆشی، کاسەکەی پڕ کرد لە شیر، خۆی لێی خوارد و ئەبوبەکر لێی خوارد و ڕەفیقەکەی لێی خوارد و ئینجا دوای ئەوە کاسەکەی بە پڕی بە جێ هێڵا بۆ بۆ ژنەکە. زۆر سەری سوڕما. نەیشیوت ئێوە کێن؟ ئەوانیش نەیانوت ئێمە کێین. ڕۆشتن ئەوانیش هاتن دەوری ئەشکەوتیان داوە سەیرەکەن بەخوا لەوە ناچێ سەو ساڵی شەبێ کەسێ ڕێکەوتوێتە مەشکەوتە ئەمە ئیرادەی خوایە ئەمە تەوفیقی خوایە بەڵام پێغەمەری خوا بەس بە معجززە هیجرەتی نەکرد و سەر نەکەوت ئەسباب هۆکارەکان یەک بە یەک زەمینە سازکردن لە مەدینە، پێگەیاندنی ئەفراد لە مەککە، ئامادەکردنی وڵاخ، رەفیقی سەفەر، جێنشینێ بۆ جێگاکەت، کەسێ کە خواردنی بۆ بێنێ، کەسێ رێگاکە کوێر کاتەوە، نەزان جێ پێکەوە هەڵگرن، ئەمانە هەموو ئەسبابی عەسکەرین ئەمانە، هەر نەوەستا بە موعجیزەیەک خوا هەڵیگرێ لە مەکە و هەڵیا بۆ مەدینە و جا ئەو کاتە ئیتر ئێمە چیمان بکردایە؟ ئەمان بابە ئەو پێغەمبەر بوو خوا بە مەلایکە نەجاتی دا بەڵام نا عەزیەتی بوو برسی بوو تینووی بوو جنێویان پێدا گاڵتەیان پێکرد تەحەمولی هەمووی کرد بۆیە سەرکەوتن نە بە موعجیزەی تەنها بوو نە بە ئەسبابی تەنها بوو هەردووکیان عەقل ثم توکل ئەبێ وڵاخەکەت ببەسیتەوە دوای پشت بەخوا بەسی ئەبێ هەنگاوەکان هەڵگری دوای بڵێ خوایە گیان نەسر و سەرکەوتن بەدەستی تۆیە وما النصر الا من عند الله العزيز الحكيم بەڕێزان بە کورتی ئەمەوێت پێتان بڵێم لە هیجرەت چەند دەرس و پەندێک بە کورتی ئیشاریان پێەکەم یەکەم زۆران بازی لە بینی حەق و بەتاڵە زۆران بازیەکی قەدیمە و تا قیامی ساعش فوەک لێ بەسوورە هەر بەردەوام بێت حەق و بەتاڵ لە ململانێ و زۆرانان نابڕێتەوە الذین اخرجوا من دیارهم بغیر حق الا ان یقولوا ربنا الله بۆ دەریان کردن چونکە یانو ربنا الله الله پەروەردگارمانە ولولا دفع الله الناس بعضهم ببعض ئەگەر خوا ئیرادەی وا نەبێ بە هەندێک هەندێ لە ناو بەرێ بە هەندێ دەفعی بەڵاو ئافاد لە هەندێکی تر بکە لهدمت صوامع وبیع وصلوات ومساجد یذکر فیها اسم اللە، یەک شوێنی عیبادەت لەم سەر زەویا نەما، بەڵام خوای گەورە ئیرادەی وایە بە هەندێ دین سەرەقا بە هەندێکی تر وڵات ئاوەدان ئەکاتەوە، بۆیە پێغەمبەری خوا و یارانی بوونە ئەسبابی ئەوە کەوا ئەم دینە بگا بە بەشەریەت. دووهەم خاڵ، دوژمنان لە فڕ و فێڵ و مەکر دەست هەڵناگرن تا فووەک لێ بە سوورا و دنیا ئاخرە بێ. لەبەرئەوە ئەو کەسەی دیندارە، خواناسە، بانگخوازە، عالمی دینە، گەنجێکی مسوڵمانە، ئافرەتێکی مولتەزیمە بە دین، شوێنکەوتووی پێغەمبەری خوایە، ئیدیعای ئەوە ئەکا پابەندە بە سیرەت و سوننەتی پێغەمبەری خواوە، ئەبێ ئاگای لێ بێ لە دیعایە بۆ کردن و لە لێ خوێندن و لە لێدان و لە مەحروم کردن بێ بەش نابێ ئەوە بەشی پێغەمبەرەکەمان بووە صلی اللە علیە وسلم سێم ئەو تەختیت و نەخشە ڕێژیەی پێغەمەری خوا کردبی بۆ هیجرەت ئەو ئەسبابانەی پێغەمەری خوا گرتبووە بەر لە هیجرەتە ئەبێ هەموو کاتێک مسلمان ئاگای لێبێ و لەبیری نەچێ زۆر کەس هەیە ئەڵێن کاکە خۆو پارێزە لەم نەخۆشی ئەڵێ خوا حسێبە ئێ کاکە خۆ من مەلام بە تۆ ئەڵێم خۆو پارێزە ئەی تۆ خۆ قابی لە من بە چیە زانی بە جنۆکە مەزانی من عالمم عالم مەلای مەلام خوێنەوارم پێت ئەڵێم خۆو پارێزە تۆ مەڵێ خوا حسێبە خۆی بێ من بە تۆ بڵێم خوا حسێبە ئیستا تۆ ئەو لام لێ ئەگری ئەڵێ کاکە گیان نەمەخ تۆ ئاخز بە ئەسباب بکە خۆت بپارێز ئینجا بڵێ خوا حسێبە ئەرێ کاکە ئەوە بۆ ئیشێ ناکەی کورە ئیشی چی وەڵا ئیش نییە بەخوا هەرچی خوا بڕێتی وەرەوەی ئەو کەی قسەیە ئیمان مەیە بەوەی خوا بڕێتی وەرەوەیە بەڵام ئیش یەوێ ئیش پێغەمەران بۆ ئیشیان کردووە بۆ شوانیان کردووە بۆ توجارەت و بازرگانیان کردو ئەسحابە یانی ئاشتی وا وتراوە. ئەویش توێتی کاکە، ئەوەی مەکەییەکە کە هاتووە بە ڕووتی، توێتی کاکە گیان، ماڵی خۆت بۆ خۆت، وڵاخی خۆت بۆ خۆت، باخی خۆت بۆ خۆت، ژنی خۆت بۆ خۆت موبارەک ببێ، بەس یەک شتی لێ داوا کەم، توێتی وتی بازارتان لە کوێوەیە، دلنی علی السوق، بازار لە کوێیە بازار؟ من کابرایەکی بازرگانم تۆ بەس بمگەیەنە بازاڕ دەستی ئەگرێەوەی با بۆ بازاڕ دوای بێ بێ کە دەوڵەمەنەکانی مەدینە کاتە نابێ بڵێ خوا حسێ بەڵام من کاسپی ناکەم خوام ژێنێ وەڵا خوا ڕیشک دەرێنێ ماڵ و مناڵەکە دەمرێت لە برسانە تووشی تاوەقوڵەیە بن ئەگەر ئیش نەکەی ئەبێ ئیش بکەی ئەبێ کاسپی بکەی بەڵام ئەبێ خواو لەبیر نەچێ ئەبێ حەڵاڵ و حەرام لە یەکەیتەوە خاڵێکی تر پشتیان بەستووە بە کابرایەکی کافر ئەوەی کابرای کاروانچی وڵاخەکان پەروەردە ئەکا و ئەکەوێتە پێشیان و ئەبێ بە کافر بووە مشریک بۆ مسلمان نەبووە ئەی چۆن بڕایان پێکرد ئاخر ناسیوێتی ئەبوو بەکرد زانیوێتی ئەم پیاوە ئەمینە نەک سەد حشتر یەک هزار حشتری بیتێ میهنەکەی پیس ناکەم بەداخەوە ئەمڕۆ بازرگانمان هەیە خاون کۆمپانیامان هەیە خەڵکی ئەهلی مزگەوتمان هەیە یەک فرسەتی بۆ هەڵکەوێت لەبیرێ چێ موسڵمانە لەبیرێ چێ ئەمە تەمسیلی دینی خواکە مادەی حەرامە هێنێ خواردنی بەسەر چووە هێنێ دەرزی ئەکسپایەرە هێنێ کورەکەکەەوە کەی خیرەتە تۆ سێرم پیاوە کە عەبڵای کوڕی ئۆرەیقت پێغەمەری خوا و ئەبوو بەکر صلی الله عليه وسلم خواش لەو ڕازی بێ لە مەکەوەیان با بۆ مەدینە بەڕێگەی قاچاخە بەرامبەر بە مەبلغێ پارە کە داوێتی پێی ئەبوو بەکر ئەبێ پارە لە خشتەمان نەبا، شەرەفمان نەبا، دینمان نەبا، ئەخلاقمان نەبا، بنەماڵەکەمان هەڵنەتەکێنێ، پارە هەموو شتێ نییە، ماڵ هەموو شتێ نییە، مەنسەب هەموو شتێ نییە، لەو پیاوە دەرس وەرگرن، لەو پیاوە کافرە دەرس وەرگرن، پێغەمبەری برد بۆ مەدینە، خیانەتی نەکرد، نەیفرۆشت، چەندان بیستۆ لەم کوردستانە شوانیان سەربڕیوە و وتویانە مە سەری پاسدارە بردویانە فرۆشتویانە پارەیان پێوەرگرتووە لەم لەم کۆچا ئافرەت دەوری هەبوو یا هەر پیاوان دەوریان نەبوو ئافرەت دەوری هەبوو ئەسما عائیشە ئەسما کچی ئەبوو بەکری سدیقە هەموو ڕۆژێ لە ماڵی خۆیان ئاو نان و خواردن ئەپێچێتەوەی کاتە کۆڵی ئەڕوا ڕێگەیەکی دوور ئەبڕێ چوون بۆ ئەشکەوتی سەور ئەشکەوتی حیرانە ئەوەی وەحی تاتۆتە خوارەوە نزیکی مەکە ئەشکەوتی سەور ئەشکەوتە دوورەکە هەموو ڕۆژێ لەمە لە مەکەوە ئەڕوا بۆ ئەشکەوتی سەور خواردنەبا بۆ باوکی بۆ پێغەمەری خوا ناژەڵە کەس پێی بزانێ ئەوە نەبە بە نهێنی و بە تاریکی ئەڕوا عامر شوانی ئەبوبەکرە ڕانی پێ ئەیدا بە شوێن پێکەی پێغەمەری خوا و ئەبوبەکر و ئەسما بۆی جێپێکانیان تێکەڵ بێ لەگەڵ جێپێ حیوانەکانە نەتوان جێپیان بدر ئەسما ئەبوو جەهل یەک زلەی لێدا ئەڵێ باوکت لە کوێیە گوارەکەی گوێی ئەخرتێ خوێن لە گوێچکەیەتە خوارەوە کەوتە رێ و چوو بۆ مەدینە. ژن دەوری زۆر بووە، بەس دەوری مەردانەی بووە، دەوری بینای بووە لە رزگار کردنا، لە گەیاندنی دینی خوا، دەوری تێکدانی نەبووە، پەنا ئەگرم بە خوا. پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم کاتی ئەبوبەکر فەرمی قوربان ئەوە وڵاقی تۆیە سەرکەوە، فەرمی سواری نابم. بۆ قوربان؟ وڵی پارەکەیم لێ وەرنەگری سواری نابم. کورە بابە ئاخر من و تۆ فەرقمان چیە کەی ماڵمان بەش کردووە و نا نا نا ئەوەی تێنی حتا پارەکەی نەدا بە ئەبوو بەکر سواری وڵاخکە نەبوو لەبەرەوە مەلا داعی ئیسلامی مسلمان ژن و پیاوی هەر کەسێ نابێ ملی شلکا بۆ پارە بۆ مادە هەرکە وتیان ها ئیتر عیبە پێغەمەرەکە سیرکە لا ئەبوو بەکر کە خەزوریەتی کە ڕەفیقیەتی وەری ناگری ئەڵێ نە بەهەقی خۆی نەبێ نامەوێ بۆیە خەڵکی نا کۆچ بریتی بوو لە فیداکاری لە قوربانی لە خۆبەخشین ئاخری باسەکەم کاتێ پێغەمەر فەتحی مەکەی کرد ساڵی هەشتم فەرمی لا هیجرەتە بعد الفتح ولکن جهاد و نیە ئیتر خەڵکی نە کەس نەڵێ لە مەکەوە هیجرەتەکەم بۆ مەدینە تەواو هیجرەت تەواو بوو دوو شتمان ماوە جیهاد لە پێناوی خوا نیەت بۆ ڕەزامەندی خوا و سەرخستنی دینی خوا ئەمڕۆ شوێن کەوتوانی ئەو پێغەمەرە بەڕێزە ئەبێ لە ناخەوە کۆچ بکەین لە ناخەوە لە دڵمانەوە کۆچ بکەین لەوەی کە خوا حەرامی کردووە لەوەی کە خوا قەدەغی کردووە دوو، دەبێت کۆچکەین لەو شتانەی زیان بە عەقیدەمان ئەگەیەنن، شەریک بۆ خوا قەرار نەین، نە زیندوو نە مردوو، بە تەمای کەس نەبین غەیری خوا، هەر شتێک عیبادەتەکانمان لە قبووڵ بوون بەتاڵ کاتەوە، وازی لێ بێنین، ئەوە کۆچکردنی ئێمەیە، هەر شتێ کەسایەتیمان لەکەدار بکا وەکو درۆ، خیانەت، غەش، فێڵکردن، ئەسڵەن ئێمە ئەبێ سیفاتی، ڕاستگۆیی، دەستپاکی، شەهامەت و پیاوەتی، هیمەت بەرزی، ئازایەتی، سەخاوەت و بەخشندەیی، عیففەت، داوێن پاکی ئەبێ ئەم سیفەتانەمان تیا بێتە دی و بەرجەستە بێ ئینجا ئێمە کۆچمان کردووە بۆ لای پێغەمبەری خوا المهاجر من هجر ما نهى الله عنه کۆچەر ئەو کەسەیە واز لەو شتە بێنێ کە خوا نەهی لێ کردووە هاوڵاتیان دەر زۆر بگرن لە ژیانی یارانی پێغەمەری خوا ماڵ و گیانیان کرد بە قوربانی دینی خوا نەک ئێمە هەموو هەموو دینمان بکەین بە قوربانی ماڵێک دوورکەوتنەوە لە هەر ڕەوشت و ئاکارێک کە دوورە لە پێغەمەری خواوە داواکارم لە گەلی کورد لەم هەرێمە لەم سەری ساڵەدا لەم یادی کۆچەدا دەرسێ وەربگرین بە خۆمانە بچینەوە ئەخلاقمان نزیک بێتەوە لە ئەخلاقی پێغەمەر و یارانی دەممان پاک بێتەوە، دەستمان پاک بێتەوە، دوور بینەوە لەوەی کەوا زەرەری هەیە بۆ خۆمان، بۆ گەلمان، بۆ دینمان، بۆ مرۆڤایەتی. داعش دەکەم لەو حکوومەتەی کەوا کاروباری ئەم خەڵکەی بەدەستە. دایان لێ یەکەم لەم سەری ساڵی تازەیە، لەم یادی هیجرەتی پێغەمبەری خوا، چیتر لەوە زیاتر ئەو میللەتە لەو نەهامەتی و مەرگەسات و کوێرەوەری و کولەمەرگی و نەخۆشی و داماویا نەمێنێتەوە دەسێ بخەنە خۆیان دەسێ بخەنە وڵاتەکە موچە و بژێوی کار نەماوە کەسابەت نەماوە ژیان ماوە تۆ لەسەر معاش معاشیش نەماوە بۆیە داوایان لە یەکەم لەم منبەرەوە داوایان لە یەکەم لەم سەری ساڵا گوڕێبەن بە خۆیان تکان ئەبەن بە خۆیان گۆڕانکاریە بکەن لەم وەزعە بۆ بتەقێتەوە وڵاتەکەمان ئێوەش زەرەرەکەن و میلەتیش زەرەرەکا بەس دوژمنانی گەل میلەت قازانجی لێ ئەکەن ئێوەرن بەر لەوەی پێستەکە سەگ بیفڕێنێ وەرنە خوارەوە وەرنە ناو خەڵک حەلی کەن کارێ مەکە تۆ دەست خەیتە بینی کابراو بیخنکێنی دوایش بڵێ وەڵا نابێ بقیڕێنی هاوار بکەی کاکە گیان چۆن نەبێ بخۆن لێی بخۆن کاکە وەکو ئیماراتی عەرەبی و کوەیت و سعودیە بیخۆن خۆتان و کوڕ و کاڵتان بەڵام بەشی خەڵکەکەش بن با خەڵکەکەیشی بژی وەکو ئینسان بژی شەرەفمان لە خەتەرایە دینمان لە خەتەرایە نەتەوەمان لە خەتەرایە نیشتمانمان لە خەتەرایە ئەخلاقمان لە خەتەرایە زانین و علم و جامیعەمان لە خەتەرایە خوا لە گوناهی من و ئێوەش خۆش بێ خوا عاقبەتمان خێر کا خوا ئیسلاحی حاڵمان بکا خوایە لێمان نەڕەنجێیت خوایە بە شوێنی ئەو پێغەمبەرابمان بیت اللهم اشف مرضانا وارحم موتانا وسلم احيانا واحياء الدين واهلك اعدانا واعداء الدين اجعل هذا البلد امنا وسائر بلاد المسلمين امين امين عباد الله ان الله يامر بالعدل والاحسان وايتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله اكبر